تەم ئەو فەرمودەی دەکەنە بەڵگە کە معادی کوڕی جەبەل سەجدی بردو بۆ پێغمبەری خوا علی سڵات وسلام کاتێک کە لە شام گەڕاوەت دەڵێن معاد سەجدەی بر بۆ پێغمبەر سل الله عليه وسلم لە کاتێکە سەجدە بردن بۆ غێری خوا کوفرە کەچی پێغمبەر سل الله عليه وسلم تەکفیری معادی نەکرد چونکە عزر بە جەهلی هەبوو وەڵام، سەرەتا ئەم فەرموودەی کە باس لە سەجدەبردنی معادی کوڕی جەبەل ئەکا بۆ پێغەمبەری خوا عەلەیهی ساسەلام ئیما ئیبن ماجە بە ژمارە 1953 ڕوایەتی کردو ڕوایەتی کردووە لە سەنەدەکەیدا ڕاوێکی تێدایە بە ناوی ئەلقاسیم بن و عوفی شەیبانی کە ضعیف الحەدیث و بە تەنها ئەمیش باسی سەجدەبردنی کردووە ئیمامی شعبە تضعیفی کردووە و ڕیوایەتی لێوە نەکردووە، ئیمامی نەسائی بە هەمان شێوە، ئەبو حاتمی ڕازیش جگە لەوەی کە لە سەنەدەکەیدا ضەعف هەیە، لە مەتنەکەش عیللەتی تێدایە، بەوەی کە باسی ئەوە دەکا معاذ لە سەردەمی پێغەمبەردا علیە الصلوة والسلام سەفەری شامی کردبێ، لە کاتێکدا ئەوەی کە جێگیر بوو ئەوەیە کە لە سەردەمی مامی عومەردا معاذی کوڕی جەبەل سەفەری شامی کرد و لێژ وفاتی کرد. کەواتە هەم لە ڕووی سەنەدەوە هەم لە ڕووی مەتنەوە مەعلول و لاوازە بە هیچ شێوەیەک ناکرێتە بەڵگە جگە لەم ڕێگایە ئیمامی حمەدیش تەبان لە مستندا فەرمودەکەی ڕوایەت کردووە بە ژمارە 2440 بە شێوەیەکی تر فەرمودەکە ڕیواەتەکە کە ئەبی ضبیان لە معادەوە دەگێڕێتەوە کاتێک کە لە یەمەن دەگەڕێت باسی شام ناکە لە یەمەن ئەگەڕێتەوە دەفەرمی ئەی پێغمەری خوارد ساسەسلام پیاوانێکم بینی لە یەمەن کە هەندێکیان سەجدەیان بۆ هەندێکیان ئەبرد، ئایا سەجدەبەرین بۆ تۆ؟ پێغەمبەری خواش صلی اللە علیه وسلم فەرمووی، ئەگەر فەرمانم بکردایە کەسێک سەجدە بۆ کەسێکی تر بەرێ ئەوا فەرمانم دەکرد کە ئافرەت سەجدە بۆ پیاوەکەی بەرێ. کەواتە لەم ڕیوایەتە داوای کردووە طبعا ئەم فەرمودێش لە ڕووی سەنەدەوە منقطعە سەنەدەکەی پچڕاوە، وەکو ئیمامی دارەقوطنی لە عیلەلەکەیدا، بەرگی دوو لاپەڕە چوار سەد و چواردە دەفەرمێ، ئەبو ضبیان لم یسمع من معاذ، لە معاذەوە نەیبیستووە هەرگیز. جگە لەمەش عیلەتێکی تری تێدایە لە مەتنەکەدا. چونکە جێگیر نەبووە کە معاذی کوڕی جەبەل سەفەری یەمەن بکا، تەنها لە کۆتایی تەمەنی پێغمبەردا نەبێ علی ساسلام کە ناردی بۆ یەمەن و کاتێکیش پێغمبەر وەفاتی کرد علی سڵات و سەسلام ئەو لە یەمەن بوو لە سەردەمی ئیمام ئەو بەکری سدیقدا معادی کوڕی جەبەل گەڕایەوە لە یەمەن کە چوو بۆ داوە پاشان چۆن عقلی سەلیم تەسلیمی ئەوە دەبێ معاذێک کە لە گەورە زانایانی سەحابە بێ، زاناترینی کەس بێ بە حەڵاڵ و حەڕام، نەزانێ کە سەجدە بردن بۆ غەیری خوا کوفر و شیرکە و سەجدەی بۆ پێغەمبەری خوا بردبێ علیە الصلوة والسلام. سبحان اللە. گریمان ئەگەر فەرموودەکە ڕاستیش بێ، هێشتا هەر نابێتە بەڵگە. بۆ محامێکانی شخص پرستان و ئەهلی کوفر کە دەیکەنە بەڵگە بۆ بیردۆزی عوزر بە جەهل چونکە سوجدەی معاذ یان داواکاری سەجدەکەی وەک سەلام و ڕێز ئەیویست بیبا بە پێغەمبەر علی ساسلام نەوەک سەجدەی عیبادەت ئاشکراشە کە لە دینی پێش ئیسلامدا سەجدەی ڕێز و سڵاو دروست بووە ئەوە تا مەلایکە سزدان بەر بۆ ئادەم کە سەجدەی ڕێز بوو نەک عیبادەت مەلایکەتەکان کافر بوون نەخێر بێگومان و براکانی یوسف و باوکیان هەمویان سەجدەیان بۆ یوسف پێغمبەر بر علی ساسم سەجدەی ڕێز و سڵاو بوو نەوەک عیبادەت بەڵام لە ئیسلامدا سەجدە بردن بۆ هەر مەبەستێک بێت حەڕام کراوە و دروست نیە. کەواتە بێگومان ئەمەش شوبهەیەکی زۆر زۆر بەتاڵە کە هەندێ لە موحامێکانی ئەهلی شیرک و کوفر و گۆڕ پەرستان دێن ئەم فەرموودە لاوازە جا ئەگەر لاوازیش نەبێ ئەم بەسەرهاتەی معاذ دەکەنە شوبهە عزر بە جەهل ئەدەنە پاڵ گەورەترین لە گەورەترین و عالمترینی سەحابەکانی پێغمەری خوا علی ساسەلم بەڕاستیەمەش ئەو پەڕی کەم ئەدەبیە والعیاذ باللە کە دەبینین بۆ سەرخستنی بیردۆزەکەی خۆیان جەڕجیسیەکان وموڕجیئەکان ئامادەن جەهل کوفر ئەوەی بێڕێزی بێ بیدەنە پاڵ هاوەڵەکانی پێغەمبەرمان علی سڵاوسلام پەنا بەخوا لەو مەنهەجە شێواوە